دۆخەکە لە بەڕیتانیا، لاپەڕە سی و حەوت. خوێنەر، لە کورتە سەرنجەکەتەوە ئەنجامگیری ئەوە دەکەم کە تۆ پێت وایە شێوەی فەرمانڕەوایی بەڕیتانی مەبەستی خوازراو ناپێکێ و شایستەی ئەوە نییە ئێمە پەیڕەوی لێ بکەین. گاندی، ئەنجامگیرییەکەت بەهانەی خۆی هەیە. دۆخی ئەمێستای ئینگلتەراش جێی بەزەییە. من لە خوا دەپاڕێمەوە کە هەند هیچ ڕۆژێک لە ڕۆژان بەو دۆخە نەگات. ئەوەش کە تۆ بە باوکی پەڕلەمانەکان ناودێرت کرد وەکی بوونەوەرێکی نەزۆک یاخود سۆزانییە گوایە ئەم دوو سیفەتە بێسهێنەوەن بەڵام ئامانج دەپێکن و مەبەست دەبەخشن. خودی پەڕلەمانیش خۆی گەرچی تەمەنێکی زۆری هەیە دان دەنێت بەوەدا کە تا ئێستا خاوەنی هیچ کارێکی ئابڕوومەند نییە. هەر بۆیە من بە بوونەوەرێکی نەزۆکم چواند. ڕەوشی سرووشتی ئەم پەڕلەمانە بەو جۆرەیە کە ناتوانێ کار بکات ئەگەر سرووش و فەرمانی لە دەرەوە ڕا بۆ نەیەت. سۆزانیشە چونکە گوێڕایەڵی دەسەڵاتی وەزیرگەلێکە کە ناو بە ناو دەگۆڕێن. ئەمڕۆکە میستەر ئاسکویت و سبەی ڕەنگە بەلفۆڕ بێت. لێرەدا پەراوێز هەیە. بەلفۆڕ، هەزار و هەشت سەد و چل و هەشت بۆ هەزار و نۆ سەد و سی، سیاسەتمەدارێکی ئینگلیزە، ساڵی هەزار و نۆ سەد و حەڤە وەزیری دەرەوە بوو. بەڵێنی بەلفۆری سەبارەت بە دامەزراندنی دەوڵەتێکی نەتەوەیی بۆ جوولەکە لە فەڵەستین دەرکرد. کۆتایی پەراوێز. خوێنەر، تۆ ئەمێستا گاڵتە دەکەی و ووشەی نەزۆکیش جێبەجێ ناکرێت، ئەو ئەنجومەنەی کە لە لایەن گەلەوە هەڵبژێراوە دەبێ بە ڕێنمایی گەل کار بکات. سرووشتی ئەو بەو جۆرەیە. گاندی، تۆ فریو خواردوویت، با ئێمە لە نزیکەوە لەوە بکۆڵینەوە. وەک بنەمایەک دەکرێ بگوترێت پێویستە باشترین خەڵکان بگەنە پەڕلەمان و ببنە ئەندام پەڕلەمان، ئەمەش پاش ئەوەی کە گەل هەڵیان دەبژێرێت. لەبەر ئەوەی کە ئەوان بێ هیچ بەرامبەرێکیش خزمەت دەکەن، هەر بۆیە لە تواناماندا هەیە گریمانی ئەوە بکەین کە ئەوان هیچ نیازێکی دیکەیان نییە تەنها خزمەتکردنی گەل و خێر و چاکەی گشتی نەبێت. هەڵبەت کاندیدانیش هەموویان بە ڕۆشنبیر لە قەڵەم دەدرێن. ئەمەش مانای ئەوە دەگەیەنێ کە هەمیشە بڕیارەکانیان پەسەندەوێت. ئەنجوومەنێکی لەم جۆرەش پێویستی بە فشارێکی دەرەکی نییە بۆ ئەوەی کار بکات، بەڵکو پشتگیرییەکی میللی گەرەکە بۆ ئەوەی بە ئازادی کار بکات. لە ڕاستیشدا ئەو شتەی کە ڕای گشتی پشتیوانی لێدەکات ئەوەیە زۆرینەی ئەندامانی پەڕلەمان لە کەسانی خۆپەرست و فریودەرن، تەنها بیر لە بەرژەوەندی تایبەتی خۆیان دەکەنەوە. ترس پاڵنەری هەمیشە و بەردەوامی کارکردنە. ئەو کارەی کە ئەمڕۆکە دەیکەن ڕەنگە سبەینێ سەرکۆنەی بکەن. تاکە نموونەیەک لەبەردەستدا نییە دەربارەی کارێک کە پەڕلەمان کردبێتی و کارێکی یەکجارەکی و بڕاو بووبێت. تەنانەت لەو کاتانەش کە تیایاندا بابەتە گرنگەکان بەرباسن، دەبینین ئەندامانی پەڕلەمان وەنەوست دەدەن و لەسەر کورسییەکانیان درێژ دەبن و جاروباریش تەنها بە مەبەستی کاتکوشتن هەڵەوەڕی دەکەن. هەر بۆیە کارلایل نازناوی دووکانەکانی هەڵەوەڕی لە ئەنجوومەنەکانی نوێنەرایەتی نابوو. لێرەدا پەراوێزێک هەیە لەسەر وشەی کارلایل. کارلایل، هەزار و حەوت سەد و نەوە و پێنج بۆ هەزار و هەشت سەد و هەشتا و یەک، مێژوونووس و ڕەخنەگرێکی ئینگلیزە. کۆتایی پەراوێز. هەموو نوێنەرێک لە بەرژەوەندی پارتەکەی و بە جۆرێکی میکانیکیانە و بێ بیرکردنەوە دەنگ دەدات و بۆ ئەوەش بیانوی پێداویستی سیستیماتیکی دەهێنێتەوە. گەڕێ کیشکەوت و نوێنەرێک سەربەخۆییانە بۆچونی خۆی دەربڕی و بەرهەڵستی ئەو پارتەی کرد کە ئەندامێتی، هاوڕێکانی دەست بەجێ بە کۆسپ و نادیسپلینی وەسف دەکەن. گەر ئەو کات و سامانەی لە رێگای پەڕلەمانەوە بە فیڕۆ دەدرێت، بدرانایە بە هەندێک پیاوی دڵسۆز، ئەمێستا ئاستی ئینگلتەرا زۆر لەو ئاستەی ئەمڕۆکەی بەرز و بڵندتر دەبوو. پارلەمان بۆ میللەت وەکی ئەو گێژاوە وایە کە لە هەڵلووشینی سامانەکەی ڕاناوەستێت. ئەم دادوەری کردنەی پارلەمانیش بە تەنها دادوەری من نیە، بەڵکو ژمارەیەکی زۆر لە خودی گەورە بیرمەندانی ئینگلیزیش خۆیان هاوڕایم دەکەن. تەنانەت یەکێک لە پەڕلەمانتارەکان بەم دواییانە لە لێدوانێکدا گوتبووی، هیچ مەسیحییەکی ڕاستەقینە قبووڵی ئەوە ناکات کە ئەندام بێت لە پەڕلەماندا. یەکێکی دیکەش پەڕلەمانی بە منداڵ چوواندبوو، گوتبووی، گەر حەوسەد ساڵ لە تەمەنی پەڕلەمان بەس نەبێ بۆ ئەوەی لە قۆناغی منداڵییەوە بگوێزرێتەوە بۆ قۆناغی کامڵی، ئەوە پێم وابێت بۆ تاهەتایە هەر بە منداڵی دەمێنێتەوە. خوێنەر، ئەوەی کە ئەمێستا تۆ دەیڵێیت شایەنی بیرلێکردنەوەیە. پێموابێت خۆشت دەزانیت کە من ناتوانم دەستبەجێ هەموو ئەو شتانە قەبووڵ بکەم و باوەڕی پێبهێنم کە تۆ دەیڵێیت. چونکە تۆ ئەمێستا تیۆریاگەلێکی تازە و نوێم بەردەست دەخەیت کە من پێویستیم بە هەندێک کات هەیە بۆ قوتدان و هەرسکردنیان. جا ئایا دەتوانی ئەمێستا واتای سۆزانیم بۆ شڕۆڤە بکەیت؟ گاندی. پرسێکی سروشتیە کە دەست بەجێ هەموو ئەو شتانە پەسەند نەکەیت کە پێتی دەڵێم. گەر بتەوێ سەرنج لەو شتانە بدەی کە لەبارەی ئەو بابەتەوە گوتران، ئەوا دەتوانی بیرۆکەیەکی لەبارەوە گەڵاڵە بکەیت. پەڕلەمان بێ سەرە و سەرۆک وەزیران ناتوانێت جڵەوی بکات، چونکە ئەو وەکی سۆزانیەک خۆی بە هەموو داواکاریەک دەبەخشێت. سەرۆک وەزیران هەمیشە سەری بە کاروبارەکانی دەسەڵاتەوە قاڵە و لە پارلەمان بێ ئاگایە. خەم و چالاکیەکانی خۆی تەرخانی دەستەبەرکردنی سەرکەوتن بۆ پارتەکەی دەکات. گرنگ نیە بە لایەوە پارلەمان وەک پێویست کار دەکات یان نا. سەرۆک وەزیرەکان هەمیشە پەرۆشی ئەوەن پارلەمان تەرخانی ئەوە بکەن کە بۆ بەرژەوەندی حیزبایەتیان کار بکات. زۆر بە کەڵکە و جێی خۆیەتی بیر لە هەموو ئەمانە بکرێتەوە. خوێنەر، بە کورتییەکەی، تۆ بە تایبەتی ڕەخنەی پیاوگەلێک دەکەی کە ئێمە تا ئەم ساتە بە پیاوگەلە ئابڕوومەندە دڵسۆز و نیشتمانپەروەرەکانمان دەزانین. گاندی، بەڵێ، من بە کردەوە مەبەستم لەوەیە، چونکە من هیچم لە دژی سەرۆکوەزیرەکان نییە، بەڵام ئەوەی کە من دەربارەیان دەیزانم هانم دەدات، بڕوام وا نەبێت کە ئەوان لە هاوڵاتییە ئابڕوومەند و ڕووسوورەکان بن. بە واتایەکی تر، لە تواناماندا هەیە بیڵێین کە ئەوان ئابڕوومەندن، ئەگەر ئابڕوو بریتی بێت لە وەرنەگرتنی بەرتیل، بەڵام ئەوان لە ژێر کۆمەڵێک کاریگەری دەرەکیدان کە ئامانجیان بەرژەوەندی گشتی نییە. لە ئەنجامی بەدەنگەوەچوونی ئەو کاریگەرییە تایبەتانەش، بە هەمووی ئەو نازناوانەی ئابڕوومەندی کە پەخشی دەکن عەقڵ و دەروونەکان تێک دەدەن و خراپ دەکەن هەر بۆیە من بێ هیچ دوو دڵیەک دەڵێم ئەوانە نە دڵسۆزی ڕاستەقینەن و نە خاوەنی ویژدانێکی زیندووشن. خوێنەر، ئەم ئێستا کە بۆچوونتم دەربارەی پارلەمان زانی، دەتوانم بیروڕات سەبارەت بە حکومەت و گەل بزانم؟ گاندی، سەبارەت بە دەنگدەری بەڕیتانی، ڕۆژنامەکەی، کتێبی پیرۆزی ئەوە جاروباریش بۆچوونێکی نادروست و نائابڕوومەند بۆ خۆی پێک دەهێنێت. هەمان ڕووداو ڕەنگە ڕۆژنامەکان بە چەند شێوەیەکی جودا و بۆ بەرژەوەندی ئەو پارتە کە زمانحاڵێتی بڵاوی بکەنەوە. هەروەها هەمان کەس ڕەنگە لە ڕۆژنامەیەکدا بە ناپیاو باسی بکرێت، بەڵام ڕۆژنامەیەکتر دەیکاتە نموونەیەک بۆ دڵسۆزی. کەواتە دۆخی دەروونی گەلێک چۆن دەبێت کە زانیارییەکانی لەم جۆرە ڕۆژنامانەوە هەڵدەهێنجێنێت؟ خوێنەر، گومانی تێدا نییە ئەوەم بۆ شرۆڤە دەکەیت. گاندی، خەڵکی زوو بۆچوونی خۆیان دەگۆڕن و دەگوترێ هەموو حەو ساڵ جارێک دەیگۆڕن. بۆچوونیان وەکی بەندۆڵی کاتژمێر وایە کە هەرگیز ئارام ناگرێ. هەروەها میللەت شوێن ئەو وتاربێژە دەکەوێ کە دەتوانێ بە هۆی ڕەوانبێژییەکەیەوە دڵی ڕابکێشێت، یا شوێن ئەو پیاوە دەکەوێ کە لە ڕێکخستنی پێشوازی و کۆبوونەوە و خوانەکان شارەزایە. ئەمەیە میللەت و ئەوەش پەڕلەمانەکەیەتی. بەڵام وێڕای ئەوە ئینگلیز خاوەنی تایبەتمەندێکی گەورەیە کە ئەمەیە. هەرگیز ڕێگا نادەن وڵاتەکەیان لە کیس بچێت. گەر کەسێک بە چاوی سوور تەماشای ئینگلتەرا بکات هەردوو چاوی بۆ هەڵدەکۆڵن. بەڵام ئەمە بە هیچ کلۆجێک ئەوە ناگەیەنێ کە ئەوان خاوەنی سیفەتەکانی دیکەن و پێویستە ئێمە شوێن پێیان هەڵبگرین. ئەگەر ئەوە لە چارەی هند نووسرابێت کە چاو لە بەڕیتانیا بکا، من دڵنیام لەوەی کە بێ هیچ چەند و چوونێک بەرەو هەڵدێر هەنگاو هەڵدەگرێت. خوێنەر. هۆکارەکانی دۆخی ئەمێستای ئینگلتەرا بۆ چی دەگەڕێنەوە؟ گاندی، ئەم دۆخە گەلی بەڕیتانی بەرپرسێر نییە لێی. بەرپرسێری ڕاستەقینە شارستانێتی نوێیە، کە تەنها بەناو شارستانێتییە، چونکە لە ڕاستیدا ڕۆژ لە دوای ڕۆژ ئەوروپا بەرەو فەوتان و لەناوچوون پاڵ پێوە دەنێت.